و ئەو ڕۆژە خوای پەروەردگار خەڵاتی مرۆڤایەتی کرد بە کەسێک، بە مرۆڤێک کە دنیای ڕووناک کردەوە، ستەم و زوڵمی ڕاماڵی، چەوساوەکانی ئازاد کرد، یەکسانی و برایەتی دروست کرد لە بەینی تاکەکانا، و مافی بۆ ژن گێڕایەوە و پایەی دا بە مناڵ، ئەو سەروەر و نوری چاوە لەم مانگەدا هاتووەتە دنیا و موسڵمانان دڵخۆشین و چاومان ڕوونە بەوەی کەوا خوا وەها پێغەمبەرێکی بۆ ناردین و ئێمە بووین بە ئومەتی ئەو پێغەمبەرە بەرز و بەڕێزە. کاتێ ئەم پێغەمبەرە سەلات و سەلامی خوای لەسەر بێ خوا خەڵاتی کرد بە بەشەرییەت و بە دایک و باوکی چل ساڵ مایەوە لە ژێر چاودێری خوادا خوا پەروەردەی کرد پێی گەیاند وەک خۆیە فەرمی ئەدەبەنی ڕەبی فەحسەنە تەدیبی خوا باش پەروەردەی کردم جوانی بارهێنام، جوانی ڕاهێنام و فێری کردم. دوای چل ساڵ پەیام و وەحی خۆی بۆ ئەنێرێ کە قورئانی پیرۆزە تا ببێتە بەرنامەی ژیان، تا ببێتە پەیرەو و پرۆگرام بۆوەی ئینس و جین لەسەری بڕۆن، بەختەوەری دنیا و سەعادەتی ئەبەدی قیامەت بەدەست بهێنین. ئەو پێغەمبەرە صلی اللە علیە وسلم، لە قیممەدا بوو لە هەموو ئاکار و ئەخلاقێکی بەرز و جوانا بانگی مرۆڤایەتی دەکرد بۆ ئەوەی کەوا خوا بپەرستن، برای یەک بن، ستەم نەکەن و هاوکاری و برایەتی لە بەینی تاکەکانی کۆمەڵگا و بەشەرییەتدا پایەدار و بەردەوام بێ. ئەو سەروەرە داوای لێ کردین ئەهلی تەقوا بین. داوای لێکردین ئیستیقامەتمان هەبێ لەسەر ڕێگە بەردەوام بین ئەو سەروەرە داوای لێکردین کاتێ کارێک ئەنجام هەدەین ورد ئەنجامی بدەین پوخت ئەنجامی بدەین تۆکمە ئەنجامی بدەین چونکە خوای پەروەردگار ئەو کارەی خۆشەوێ سێهەم پایە لە پایەکان و هۆکارەکانی سەرکەوتن لە ژیانا بریتییە لە، الدقە و الاتقان، وردبینی لە کارا، پوخت و تۆکمە و باش کار ئەنجامدان، ئەمە پایەی سێهەمە کە ئەمانگەیەنێ بە ترۆپکی سەرکەوتن و تۆفیقاتی خواییمان بۆ دێ لە کاروباری ژیانمان، و لە دنیا و لە قیامەتا هەر کەسێ کارەکانی بە وردبینی و بە چاکی و بە پاکی ئەنجام بدا ئەو کارە دەبێتە ریکلام و موغناتیسێک سەرنجی خەڵکی بۆ رادەکێ بۆ لای خەڵک رادەکێشێ بازاڕی گەرم دەبێ خوا لێی رازی دەبێ یەکێکە لە هۆکارە گرنگەکان کە وڵاتانی پێشکەوتوی دنیا وەک یابان و وەک سەنغافورە و مالیزیا و ووڵاتانی ئەوروپا و غەرب لەم ووردبینیە دەستێکی باڵایان هەیە کاریان پوختە کاریان ووردە ئیشی سەقەت ناکەن شتی چاک دەنێرنە بازاڕ ئەوە خەڵکانی ڕۆژهەڵاتن دەڕۆن بۆ وڵاتی چین و دەڕۆن بۆ کۆریاکان فێری گەندەڵی و خراپکاریان دەکەن حەیفە حەیفە خەڵک کاری چاک کا تۆ ڕێنمایی بکەی بۆی خراپی کا حەیفە سنعاتی باش ناشرین بکەی قیزەونی بکەی بەڕێزان خوا لە قورئانی پیرۆزە ئەفەرمێ هذا خلق اللە فارونی ماذا خلق الذین من دونه بل الظالمون فی ضلال مبین باسی ئاسمان و زەوی و باران و ئینجا دوای ئەوە باسی ئەو شتانەمان بۆ کا کە لەم شاخ و ئەوانە لەم کەونا دروستی کردووە بە تۆکمەی دروستی کردووە بە باشی دروستی کردووە دوایی دەڵێ ئەمە دروستکراوەکانی منە دە پێم بڵێن ئەو بتانەی ئێوە غەیری من بە خوایان دەزانن سنعەتی ئەوان کامەیە چیان دروست کردووە لە شوێنێکی ترە فەرمێ صنع الله الذي أتقن كل شيء ئەمە صنعەتی خوایە ئەو خوایەی هەموو شتێکی لە باشترین و لە بەرزترین و کوالێتیە دروست کردووە و داناوە رسول اللە صلی اللە علیه وسلم داوامان لێکا ئەمرمان پێکا فەرمە ئین اللە یحب خوا خۆشی دێ ئیدا عمل ئەحدکم ئەگەر یەکێ لێەوە ئیشێکی کرد هەر ئیشێک ئیشێک عملا هەر ئیشێک ان یتقنه، با بە ئیتقانەوە بیکا، با پوخت ئەنجامی بدا، باش ئەنجامی بدا، تۆکمە ئەنجامی بدا، با وردبینی تیا بکا، هەڵەشە نەبێ تیایا، تیژڕەو نەبێ تیایا، سەقەتی نەکا کارەکە. حەتتا حیکمەت بەخەرج بدەی لە کارتا. کارەکە جوانترە وەستایە گەچکاریەکە خەڵکی عام لە دوورەوەڵێن گەچکاریەکەی چاکە بەڵام وەستایەکی چاک بێ سەیری گۆشتەکانەکە زاویەکان بزانێ زاویەکانی چۆنن قەراخی پایەکان چۆنن بەوە دەرەجەی بۆ دائەنێ وەسایەک کاشیەکە لە دوورە کاشیەکەی زۆر جوانە زۆر چاکە بەڵام مهندس و وەستا بێت سەیری بینی کاشیەکانەکە سەیری قەراخی کاشیەکانەکە بزانێ ئایا بەرزی بە میلیم نزمی مەسافەی زیاو کەم ئەوە جەودە و ئیتقان و دیقە و ئەوە لەوێ بەوە دەرەکەوێ کەسێک جووتەکە لەو دەشتە بە گاجووت یا بە تراکتۆر عەرزەکە ڕەش دەکاتەوە بەڵام فەلاحی ژیر ئەڕوا ئەزانێ ئەمە لە بەینی دوو هێڵا جێگەی گاسلێ بەجێ ماوە ئەوە بێ بە بورە دوایی ئەبێ بە دەغیلە بۆ زەرعاتەکەی کەسێک ئیشێکی تر هەر ئیشێکی تر لەو ئیشانەی کە لە بازاڕان بۆیە باش وایە هەمومان کارمان ورد بێ، پوخت بێ، چاک بێ، پاک بێ، بۆ چونکە خوا لە کاری ورد و پوخت و پاک خۆشی دێ، یانی ئەو کەسەی خۆشەوێ کەوا کاری پوختە و کاری ورد و چاکە. وردبینی و دڵسۆزی لە لایەک و پاک و چاک ئەنجامدانی کارەکان بە باشی ئەرکی سەرشانی هەموومانە. مامۆستا لە کاری وانەوتنەوە و فێرکردن و پەروەردەدا دەبێت دڵسۆز بێ، وردبینی و پوخت کارەکەی ئەنجام بدا نەک لە کۆڵی خۆی بکاتەوە. معلمێک مناڵەکانی فێری ئەلفوبێ نەکرد. مامۆسایەکی ئینگلیزی مناڵەکان لە سەرەتاوە فێری ئەی بی سی دی ئینگلیزی نەکرد. مامۆستای بیرکاری مناڵێکی فێری جەدوەلی زەرب نەکرد هەتا زانکۆ تەکتاو دەکا ئەو قوتابیە شکست خواردوو دەبێ مامۆستاکانی تر ماندوو دەبن پێوەی بۆیە مامۆسا ئەبێ ئیشەکەی ورد و پخت بێ ئەی کەسێ خەڵک فێرەکەی بەخۆت دەست پێبکە ورد پوخت تخوا ئەگەر لێت نەزانی واز لە مامۆستایی بێنە تخوا ئەگەر اختصاصی نەبوو وازی لێ بێنە بڕۆ ئیشەکەی خۆت بکە پزیشک لە بواری کارەکەیدا دەبێ ورد و چاک کارەکانی ئەنجام بدا لە چارەسەر و نەشتەرگەری و ڕێنماییدا، چونکە هەڵەکردنی دکتۆر یانی لەدەستدانی گیانی نەخۆش. دکتۆری وا هەیە لەگەڵ ڕێزم بۆ زۆرینەیان بە نەخۆشێڵێ بیبەنەوە ماڵەوە تەواو بووە. ئەیبەن بۆ لای دکتۆرێکی تر دوو کۆڵان لەو دیوەوە ئەڵێن دکتۆرەم نەخۆشە فەحسی بکە ئیشعای بۆ بگرە ئەڵێ وەڵا شتێکی وا نییە نەخۆشیەکەی بەسیتە ئەی نەخۆشی پێش تۆ بۆ زیڕەت کرد بەم عیلەیە یعنی دکتۆر هەبووە دووسەد عملیاتی کردووە بێ ئەوەی ئەو نەخۆشانە پێویستیان پێی بێ بێ ئەوەی نەخۆش پێویستی بە عەمەلیات بێ، عەمەلیاتی بۆ نووسیوە بۆی کردووە، ورگ یەڵدریوە و دروێتیوە. ئەمە لەوانەیە بڵێن درۆیە، ئێ ئەمە بابە ئەمە خۆی بە واقعی هاتووە لای مامۆستایە پرسیاری کردووە وتوێتی من ئەمەوێ بچم بۆ حەج، ئەمەوێ تۆبە بکەم، غەدر و خیانەتێکی ئەوام کردووە لە تەمەنی دکتۆریما. دکتۆرێک فەحس پێویست نەبێ بۆ نەخۆش سۆنەر پێویست نەبێ بۆ نەخۆش دەرمان پێویست نەبێ بۆ نەخۆش بۆی بنووسێ خائینە تاوانبارە مجریمە پێویستی نەبێ و بۆی بنووسێ دکتۆر ئەبێ ئەو عەمەلەی ئەیکا ورد بێتایە شارەزا بێتایە پسپۆر بێتایە ئەگینا ئەنجامی نەدا نەتان بینی چاوکێر بوو سی کەس نەتان بینی خەڵکێک بە هەڕەمە تیاچوو زەمانی زوو خەڵک عەوام و نەخوێنەوار بوو. کابرا چوو بۆ لای دانساز، ئەیوو دانم ئێشێ، ئەیوو کامیان، ئەیوو ئەمە، ئەوەی تەنیشت ساقەکەی بۆ کێشا. ئەوە قەینا ئەو کاتە، نەفامی بوو، عەوامی بوو، ئەی ئێستا؟ ئەنواع وەسیلە هەیە لەبەر ئەوە برا دکتۆرەکان معاون طبیەکان مختبەرەکان ئەبێ زۆر ورد بن بۆ ئەوەی خوا خۆشی گەرەبن و خوا ڕقیان لێڵ نەگرێ ئەندازیار و وەستا و کرێکار و پەیمانکار دەبێت وردبینی و چاک و پوخت کاری تەلارسازی و رێگاوبان ئەنجام بدەن، ئەگینا هەڵەیەکی بچووک لە کاری ئەندازیار و وەستاو کرێکاردا لەوانەیە سەقفێک یا دیوارێک تێیدا بڕووخێ و ماڵێک وێران بکا و خێزانێک لەناو ببا. بە پارە چیمەنتۆی کەمی تێبکا و بە بەرتیل تەندەرەکە دەرچێ بۆ یەکێکی تر و دوای ئەوە ئەم میلەتەش چاوەڕوانی ئەوە بێ بۆ ڕێگاکانمان زوو خراپە بێ بۆ بیناکانمان زوو سەقەتە بێ بۆ منارەی سەر مزگەوت و قوبەکانمان زوو گەڕ دەبێ کاشەکانی هەڵ ئەوەرێ ئەوە هەمووی ئیتقانی تیا نییە ئەوە وردبینی تیا نییە ئەوە ئەو کارەیە خوا ڕقی لێیەتی ئەوە ئەو کەسانەن خوا خۆشی ناوێن ئەندازیارێک ئەتوانێ بە گۆڕینی نەخشەیەک دەیان دەفتەر پارە قازانج بدا بە پەیمانکارێک ئەی چیەکە لە خوا ئەی لە ڕۆژی قیامەتا چیەکە ئەو بینایانەی لە بومەلەرزەکە زۆربەی زۆری هاو بە چۆکە ئەوە ئەسبابی گەندەڵیە ئەوە ئیتقان نیە بۆیە سەرکەوتوو نین الدقە والاتقان فی العمل وردبینی چاک پاک کار ئەنجامدان ئەسبابی ئەوەیە خوا مۆفەقت کا لە دنیا و لە قیامەتا کەم خۆری دایم خۆر بن نەک سکێپ خۆی و ئیمتەلا بکەی و دوایی بوفڕێنن بۆ تەواریەکە نا قازانجی کەم بەردەوام قازانجی کەم بەردەوام بازرگان و دوکاندار دەبێت لە کارەکانیان ناوردبین بن بازرگانی و کڕین و فرۆشتن بە کاڵا و کەلوپەل و خواردنی پاک و چاک و ڕێگە پێدراوە بکەن ئەگینا دەیان دەرد و نەهامەتی ڕوو دەکاتە وڵات و بنەماڵەکان و بازار و مەرزەکان خواردنی پیس، خواردنی خراپ و حەرام و ماوە بەسەرچوو، دەرمانی ساختە، نایاسایی، مادەی هۆشبەر، سەرخۆشکەر، هەموو ئەمانە سوپایەکی داگیرکەرن، بە بێ تانک و فڕۆکە وڵاتمان داگیر دەکەن و ڕۆڵەکانمان لەناو دەبەن، ئەوانەش بازرگانەکان دەیهێنن. ئەبێ ئینسانی بازرگان بەر لەوەی خەمی گیرفانی بێ خەمی لای خوای بێ لە ڕۆژی قیامەتا ماڵ دوو پرسیاری هەیە ئەڵێن من ئەینە ئیکتەسەبتە و لە کوێ پەیات کرد چۆنت پەیا کرد و دوایی پێتەڵێن ئەی لە چیا خەرجت کرد هەر شتێک پرسیارێکی هەیە بەڵام ماڵ دوو پرسیاری لێکرێ ئەی کاکی کرێکار دەوڵەمەن بازرگان هەر کەسێ هەی لە ڕۆژی قیامەتا هەموو دینارێکت هەموو دولار دۆلارێکت ئەبێ دوو وەڵام حازر بکەی چۆنت پەیا کرد بە حەڵاڵ یا بە حەرام بە دروست یا بە نادروست شەرعی یا ناشەرعی ئەی چۆنت سەرف کرد سەرباز و فەرماندە و پاسەوانەکانی وڵات دەبێت زۆر باش کارەکانیان ئەنجام بدەن و پارێزگاری لە ئاسایش و سەلامەتی هاوڵاتیان بکەن خوانەخواستە ئەگەر سوپا و پاسەوانانی وڵات و گەل بە باشی و پوختی و وردبینی کارەکانیان ئەنجام نەدەن، داگیرکردنی وڵات لە رووی فیکری و سەربازییەوە گشت نەهامەتی و ماڵوێرانی و ژێردەستەیی و تاڵان و چەپاوکردنی سامانی نیشتمانی بەدواوەیە. ئەو کەسەی لەسەر مەرزە، ئەو پاسەوانە، ئەو سەربازە ئەگەر خوا نەخواستە دوژمن توانی قەناعەتی پێ بکا بە پارە ڤایرۆسێک یەنە کوردستان دەردێک یەنە ئەم وڵاتە کە دەرمانی نییە ئافرەتی خراپ کرێکاری خراپ کە تووشی ئایدز و نەخۆشی خراپ بوون ئەیەن لەم وڵاتە و ڕۆڵەکانمان لەدەست دەرئەچێ بۆیە ئیتقان و دیقە زۆر وردە زۆر دەقیقە زۆر زەرورە هەموو موسڵمانێ لە کارەکەیا ورد بێ. دادوەر و کاتب عەدل و دادگا ئەگەر بە شێوەیەکی دادپەروەرانە و ورد و پوخت کارەکانیان ئەنجام بدەن وڵات دەبێت بە شامی شەریف بەڵام خوا نەخواستە ئەگەر لایەنگیری و خزمایەتی و بەرتیل و نەعەدالەتی لە دادگاکانمانە لەلای دادوەرەکان ڕەواجی پەیا کرد، ئیتر ژیان دەبێت بە ژان و پەنایەک نامێنێ کە ستەم لێکراو پەنای بۆ ببات و داوای مافی ڕەوای خۆی تیا بکا. لە هەر وڵاتێکا دادگا ئەگەر عادیلانە وردبینانە بە باشی کاری خۆی بکا، ئەمن و ئاسایش باڵەکێشێ بەسەر ئەو وڵاتە. یاسا بەزێنی لە وڵاتە دروست نابێ لە وڵاتی ئەمریکا یەکێک لە ڕیسەکانیان ڕۆزڤڵت کە چەند سەدەیەک چەند ساڵ لەمە پێش ڕیسی ئەمریکا بێت ڕۆژێک کوڕەکەی بە سیارە مخالفەیەکی مروریەکە بڵێن قەرارە هەشتا کیلۆمەتر لێ بخورێ لەو جادەیە ئەو سەد دەڕوە پۆلیسی مرود ڕقەمەکەی تەزی لە کاو ئەیدا بە دادگا حاکم هزار دۆلار غەرامەی دەکا لەگەڵ مانیەک سجنا ڕئیسی ئەمریکا ئەیکەنە سجن حاکمەکە پێڵێ ئەوە هزار دینار غەرامە لەگەڵ یەک مانگ زیندانی کوڕەکە لیانە پارێتەوە ئەڵێ ڕێگەم بێن با قسە بکەم لەگەڵ باوکم بە تەلەفۆن ئەوانیش دەڵێن باشە تەلەفۆنەکە بۆ باوکی ئەڵێ باوکە حاکم هزار دۆلار غەرامەی کردووم و مانگێ زیندانی بەڵکو غەرامەکەم بۆ بدەی و نەجاتم بی لە سجن ئەویش دەڵێ تەلەفونەکە بەرە بە حاکمەکە تەلەفونەدا بە حاکمەڵێ جەنابی حاکمەڵێ بەڵێ ئەڵێ کوڕی منت غەرامە کردو بە هزار دلار مانگێک زیندانی کوڕی منت کردووە ئەڵێ بەڵێ ئەڵێ دەی کوڕەکەم حچی نییە پارە نەک هزار دلار دلارێکیشی نییە کوڕی ڕیسی ئەمریکا ئەڵێ پارەی نییە و غەرامێ بداوە پێ بڵێم ئەڵێ بڵێ ئەڵێ منش ڕازین حاضر نیم یەک دلاری بۆ بدەم ئەی چار ئەڵێ بۆی بکە بە دوو مانگ با دوو مانگ لە سجن نابێت دەرسێکی باش فێر بێ ئیتر مخالفە نەکە حاکم ڕووە کاتە کوڕی ڕئیسی ئەمریکای ئەو کاتە ئەڵێ ڕۆڵە ئەڵێ بەڵێ ئەڵێ باوکت غەرامەکەی بۆ دای هزار دلار غەرامەمان نەکردووی باوکت قراری دابیدا ئەڵێ چۆن ئەڵێ وڵاوتی دوومان سزنی کەن لە باتی ئەوەی هەزاری لێبسێنن دوو مانگ لە سزنا بێ هیچی لێمەسێنن عالمێکی ترە فەرمێ چاکسازی وەک پاکردنەوەی قادرمە وایە لەسەرەوە دەست پێەکە ئیسا ئەگەر کەسێک نەزانێ قادرمە پاکاتەوە پلەکانە لە خوارەوە دەست پێەکە کە چیدە دووەم ئەوەی خوارە پیسە بێتەوە بەڵام ئەگەر لەسەرەوە دەست پێ کرد سەرۆ پاکەکەی تۆ دوایی و دەوردەیت بۆ خوارەوە کەواتە بێ لە گەورەکانە پاکسازی بکرێت چاکسازی بکرێت ئەبێ لە ڕەئیسەکان و لە کوڕی پەرلەمان و وەزیرەکان و لە کوڕی ڕەئیس و ڕەئیس حیزبەکان و چاکسازی بکرێت دینا ئەم وڵاتە ئیسراحەتی تێ ناکەوێت کاربەدەستان نابێ یارمەتی کوڕە لارەکانیان بدەن خزمە لارەکانیان بدەن پشتگیریان بکەن بۆی وڵات ئاسوودەی و ئارامی تیابێت فیتەرێک پەنچەرچیەک جاری وایە فیتەرەکە لە بیرێکێ دایبنێتەوە ئیتر بۆ خۆی سیارەکە پاش ماوەیەکی کەم وردە وردە وردە وردە لە ئیشەکەوێ فیتۆمپەکەی تریش خراپە بێ پەنچەر چی جارێک من لە هەڵەبجەی تازە بووین لە تازێر ماڵم لە سەی سایق بوو چوار کەس بووین لە بەرازیلیەکە بووین هاتینەوە لەو دیو سەرای سبحاناغەوە تایەی سەیارەکە من لە پێشەوە بووم لە پاڵ سایقەکە سیانیش لە دواوە بوون تای سیارەکە دەستی سایق دەرچوو تایەکە ڕۆی وتم کاک ڕەوتی بەڵێ وتم ها تایەکە ڕۆی وتی ئێزانە ماوەسەگیان دوعا بکە دوعا بکە سبحان الله خوا شاهیدە لەوە چ لێرە بۆ مزگەوتی دار لەحسان لەسەر ئەو سێتایە ئەو گوی لە ئەو سیارە ڕۆشت نەگیرا چاڵێ سیارێ ڕوبەڕوومان نەهاو دوای دابەزین لە ڕێگەی خانە قەوی لەو مایندۆڵ لەوێت تایەکەی هێنا قسێ سیارەکە و دانیشتین تاوەکو چارکراو ئەوانە وتمەوە بۆ وتی وڵی مامەسا ئەوە لای پەنچەرچی بووم پێش ئەوەی کەوا بچین بۆ ئەم تازەیە ڕۆژی هەزار جارڵی خوا تۆفیق بە یاڕبی خوا موفق بکە ئەی بۆ موفق نابین چونکە خەلەل هەیە پەنچەرین خەلەل هەیە خەلەل نایگرێ ئەوانەی ڕحی لە حینی ڕادیۆ و تەلی مسو ئەوانەکەن کاوەی پێ لە حیمەکە لە حیمەکە نایگرێ ئەگینا خواوەری ناگرێ ئەگینا خوا ئەیدا تۆ بە ناوچاومانە ڕەدی ئەکاتەوە پخت شوان شوان بیستان حەزرەتی عمر بە شوانێکی وت مەڕێکمان بەرێ بابی خوێن ڕێبوارین برسیمانە لێ قۆماوین وتی ئەم مەڕانەی من نییە وتی بڕێ بە گەورەکەت گورک خواردی وتی ئەی چی بڵێم بەخوا حەزرەتی عمر وتی تۆ مەڕی خۆتە وتی نە من شوانم بەندەم عبدم وتی دەمەڕەکان و بەرەوە بۆ ماڵەوە ئەجا کەسێکی نار بە پارە کڕی لە گەورەکەی ئازادی کردوتی لە دنیا ئەو ڕاستی ئازادی کردی ئینشاالله لە قیامەتیشە ئازادەکە لە جانە هەر یەکێک لە ئێمە بەخۆیان بچێتەوە بزانێ خەلەلی چییە عالمێکی گەورە خواناسێک ئەڵێ بەهێسر و ماینەکەمە ئەزانم ئەمڕۆ سەرپێچی خوام کردویانە ئەڵێ گەر لە گوێی نەکردمایە ئەو حیوانەی کەوا سواری ئەبوو ئەڕووی بۆیش ملی نەدایە ڕێگەی نەگرتە ئەمزانیەوە من گوناحێکم کردووە ئێمە تەوقی سەر تانووکی پەنجەی پێ وای لە گوناحە ئەوە خوا ئەومانە بۆ ناکا ئەی هاوارەوە خوایە من چیم کردووە ئەی نعوذ بالله ناشکوریەکە لە باتیەوە بە خۆیان بچێتۆ فقلت استغفروا ربكم تۆبە بکە تۆبە بڵێ خوایە داوای لێبوردنە لە یەکەم مناڵت نەخۆش کەوت تۆبە بکە سیارە و پەنچەر بوو تۆبە بکە باخ و سوتا تۆبە بکە وەزیفە معاش کەمی کرد تۆبە بکە دوکانەکەت گڕی گرت تۆبە بکە پەشیمان بەرەوە ئەوە خەلەلێکە ئەوە گوناحێکە ئەوە هەڵەیەکە بە خۆتان بچۆرەوە خی گەورە ڕزگار دەکا کارەباییەک کارەبای یەک کارەبای داناوە بۆ ماڵێ یەک واری لەبیر چووە سەری وارەکە ڕووتە ها ئەو سنووقانەی لە دیوارەکانایە سارد و گەرمێکی تایە بۆ پلاکێ بۆ شتێ لەبیر دەچێت تیپی لێ بدا ژنێک دیوارە سڕێ دەسی تەڕە دەسێدا لەم وایرە و کارەبای گرێ و ئەیکوژێ ئەو کارەبایە بوو بە قاتیل ئەوە زەلامێکی کوشت ئەبێ وریابی ئەم شتە بە بەسیتی نەزانی چێش لێنەر چایچی لە فەفرۆش ئەوانە هەموو ئەبێ ئاگای لێ بێ بزانێ دەست و پەنجەی پاکە ئەو خواردە دروستەکە ئەو شربەتە دروستەکە ئەو لەفەیە پێچێتەوە ئەبێ ئاگای لێ بێ کارەکەی بە جۆرێ بکە کە خوا ڕازی بێ نەک منال خەڵەتێنێ و پاڵ بە خەڵکەوە بنێ لە ئیجازەی سایقیە برا شۆ برا زابت و ئەفسەرەکان ئەبێ ئیتقانیان هەبێ ئەبێ لە خوا بترسن ئەبێ وردبین بن خاتری برا و برازان نەگرن خاتری ئەو ئەندامەی حیزب نەگرن سەرۆک نامەیەکی بۆ ناردوە تەلەفۆنی بۆ کردوە بۆ چونکە ئەگەر کەسێ سایقی نەزانێ بیخەیتە بازاڕ وەک ئەوە وایە یەک ڕەشاش لەسەر پێ بێ پڕ لە فیشەک بێ بیدەی بە شێتێک کەسێک خاوە پێداویستی تایبەت بیخەیتە بازاڕ هەرکە دەسی پێ نا بۆ خۆی شاری وێرانەکە چاوی نابینێ چاوی کزە ئەوش عیبی لێ عینەک لە چاو بکە عینەکی بۆ نانووسێ هەر تاوانێ بکە ئەو ئەفسرە ئەو ئەوەی خەستەخانە تاوانبارە کە دەرەجەی چاوەکەی بڕێکی ناداتێ ئەمانە و دەیان شتی وردی تر کە لەم دینەدا حسێبیان بۆ کراوە من بەخۆم ئەڵێم پێش ئێوە گەیاندم ئومێ دەکەم تۆ لە باتی ئەوەی ڕەخنە لە خەڵک بگری ڕەخنە لە حکوومەت بگری لە پەرلەمان و کار بەدەست بگری و ئەم مەعاشەکەیان حرامە و ئەمە نازانم چی و چی ئەمانە واز لەوە بێنە خەریکی خۆو بە بزانە خۆت بە عملی مردنیەی بە عملی قیامەتیەی هیچ و پێیە بۆ ناو قەبر بۆ پرسیاری مەلایکەی نەکیر و منکەر تۆ خەمی پەرلەمانتاری نەبێ قەسەم بەخوا ئەوەنەیان تێ هەڵەدەن ئەزانی چی دایک و باوکیان بەزیان پێ بێتەوە وەزیر سەرۆک بزانە ئەوەی لای تۆشتە بە نازانم با بوەسینی تر خوا لە گوناهی من ئێوەش خۆش بێت خوا عقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوت و سەرفەرازمان بکە یا ڕەبی خوایە لە هەڵە و پەڵەی لەمەوە پێشمان عفومان بکە یا ڕەبی خوایە غیرەتمان بەرێت تۆبە بکەین گردنی خەڵک بە خۆمان ئازاد بکەین مافی خەڵکی بگێڕینەوە یا ڕەبی خوایە یاڕەبی خوایە غیرەت بە بە کاربەدەستان بە دەوڵەمەن و بە دکتۆر و بە مەلا و بە معلم و ئەندازیارەکان بە وەستا و بە کرێکارەکان غیرەتمان بێرێ خوایە لە حەرام خۆمان پارێزین خوای نەخۆشەکانمان شیفا بدە خوای لە مردوەکانمان خۆش بە خوای ئیسلاحی حاڵی زینوەکانمان بکە خوای بە ناوی پیرۆز داوات لە یەکەم هەر کەسێک گرفتاری و کێشەیەکی چارەسەری دەردی بکەیت خوای و کەسانەی نەخۆشن شیفایان بدەیت